والذاريات ذروا فالحاملات وقرا فالجاريات يسرا فالمقسمات أمرا إنما توعدون لصادق وإن الدين لواقع والسماء ذات الحبك إنكم لفي قول مختلف واوا بقسم براكانم پروردگار سوێن دەخوا بە ذاریات بە هێزێکی پتەوەوە چکە براکانم ئەو هەورانە کاتێک کە کاتی لە دایک بوونی ئاوەکەیان دێ بارانەکە دێ زۆر قورسە ئەنی تاوەکو خی گەورە تەلقحیان نەکاولێکیان نەدات و هەورەکان بەیەکەوە نەبن چڕ نەبنەوە ئەین زۆر جارە و کەسێک کە بە تیارە بەناو هەوردا ڕۆیش پێ دەڵێ وچ ئەمە هەورەکەیە کو هیچ دیار نییە بەڵام کە کاتی چۆن دایک کاتی مناڵ بوونەکەی دێ ئافرەتی حامیلە کە کاتی باران بارینەکە هات قورسە کەچی خوای پەروەردگار بەهۆی باوە وا دەکا ئەو هەورە لەولاوە بەولا بەڕێ دەکات والذاریاتی ذەڕوە فالحاملاتی وقرا ئێستا تەفسیرێکی ئەم چوار وشەیە دەکەین دواتر دەین تەفسیری دووەمیشی باز دەکەین فالحاملاتی وقرا حاملات يعني السحاب فالمقسمات امرا سوێند بەو فریشتانەی کە ئەوامری خوای گەورە فەرمانە کەونی و شەرعیەکانی خوای پەروەردگار قەدەری و دینیەکانی خوای پەروەردگار چ دەکەن دادەبەزێن و تەوزیعی دەکەن فەرمانی کەونی ئەمری خوا مقسماتی ئەمرن بۆ نمونە ئەمری قەدەری خوای پەروەردگار وایە ئەم مەنتقەیە بارانی لێ ببارێنێ ئەوە ئەمر دەکا و فریشتەکە دێ باران دەبارێنێ ئەمری پەروەردگار وایە ئەم مەنتقەیە زەوی و گژوجیا و دانەوێڵەی جوان پێ بگا ئەوە ئەمری قەدەریە پێدەگات ئەمری قەدەری خوایە فلان مناڵ لەدایک ببێ فلان کەس بمرێ فلانە کەس تووشی عزت بێش فلانە کەس تووشی فەقیری بێت ئەمری خی گەورە تەوزیع دەکەم بەسەر چێدا بەسەر خەڵکەکەدا و هەر یەکە ئەو شتەی تووش دەبێت کە خوای گەورە ئەمری لەسەر بووە و ئەمری شەرعی خوای پەروەردگاریش ئەوەتە کە جبریل وەحی دابەزاندووە بۆ پێغەمبەران عەلەیهم الصلاة والسلام ئەمە تەفسیرێک بوو تەفسیری دووەم هەر چوار شتە سوێن پێخوراوەکان بریتین لە بە بە بایەکی بەهێز کە چ دەکات یەکەمیان، الریاح المثیرات للسحاب، ئەو با بەهێزەی کە هەورەکان پاڵ پێوە دەنێت و بڵاویان دەکات. فالجاریات یسرا، یعنی ئەو بایانەی کە هەورەکان هەڵدەگرن لە شوێنێکەوە بۆ شوێنێک دەیبن کە هەورەکان قورسن یان نە قورسن ئاویان تێدایە فالجاریات به میسرا فالجاریات یسرا یعنی ئەو بایانەی کە چی بە سەریعی هەورەکان دەبن بڵاوی دەکەنەوە و هەڵیشی دەگرن و بە ئاسانیش لی دەخڕن فالمقسمات ئەمرا هەر شوێن بەو بایانەی کە ڕسقی خوای پەروەردگار تەقسیم دەکەن ڕسقی خوای گەورە تەوزیع دەکەن باران ڕزقی خوایە یان نا؟ بەڵێ ڕزقی خوایە. ئەو بایە ئەو ڕزقەی خوای گەورە دەباتە سەر فڵان زەویە، فڵان مەنتقەیە بارانی لێ دەبارێت. کەواتە ڕزقەکەی خوای چی کرد؟ تەوزیعی کرد، تەقسیمی کرد و دابەشی کرد. ئەو دوو بۆچوونە هەیە براکانم. یەکەمیان کە لە عەلی کوڕی ئەبی طالب بۆ ڕەزای خوای لێ بێ و لە عومەری کوڕی خەتاب بۆ ڕەزای خوای گەورەی لێ بێ لەوانەوە هاتووە کە ذاریات بایە و حامیلاتیش بریتییە لە هەور و جاریاتیش بریتییە لە سوفون و کەشتی مقەسیماتیش بریتییە لە مەلایکە تەفسیرەکەی دووەمیشیان هەر ئەهلی تەفسیر باسیان لێوە کردووە کە هەر هەمووی سوێند خواردنە بەبا کە ئەو بایە هەورەکان بڵاو دەکا هەورەکان کە پڕیەتی لە باران و ئاو هەڵی دەگرێت حامیلاتە و بە ئاسانیش لێی دەخوڕێت و دەیبا، فالجاریات یسرا، ئەوجا کە بردیشی ئەم بارانە ئەو هەورە چی تێدایە، ئاوی تێدایە و ڕزقی خوایە، تەقسیمی دەکا بۆ ئەوێ ببارێ بۆ ئەوێ ببارێ، هەردوو ماناکەی ان شاء اللە ئایەتەکە دەیگرێتەوە و هەردووکیشی دروستە ان شاء اللە. ئەم سوێندە بە چوار شت خورا، جا چوار شتی جیابن وەکو لە تەفسیری یەکەم، یاخود هەر چواریان با بێت بەڵام کە چوار دەور دەبینێت چوار ڕۆڵی هەیە لە چوار حاڵەتی جیادا سوێند بەبا بزانین سوێند لەسەر خوراو چییە ئەوە سوێند پێ خوراو بوو المقسم به ئەی المقسم عليه چییە ئەو شتێک کە سوێندی لەسەر خوراوە چییە سە دائما قەسەم لە چی پێک دێ چوار شت المقسم سوێند خۆر المقسم به ئەو شتەی کە سوێندی پێ خوراوە و ئەدات القەسەمی ئەو ئەداتەی کە بۆ قەسەم و سوێند خواردنەکە بەکاراتوە والمقسم عليه ئەو شتەش کە سوێندەکەی لەسەر خوراوە مقسم چێە چێ سوێندی خواردووە رب العالمین ئەداتی قەسەم چییە الواو والذاریات مقسم به چییە ئەو چوار وشەیە موقسەمو عەلەیهی چیە؟ سوێند لەسەر چی؟ خوای گەورە سوێندی لەسەر چی خواردووە؟ فەرمووی ئینما توعدون لصادق ئەوەی کە هەڕەشەتان پێ لێکراوە توعدونە لە صادق ئەوەی کە بەڵێنتان پێدراوە و هەڕەشەشتان لێکراوە لەسەری ئەوە ڕاستە ڕاستە کە خوای پەروەردگار باسی کردووە بۆ ئێوە بەڵێنی داوە کە دوای مردن زیندووبوونەوە هەیە دوای زیندووبوونەوە حیساب و کتاب و میزان و تەرازوو هەیە دوای ئەوە پردی سێڕات هەیە دوای ئەوە جەهنم هەیە دوای ئەوە بەهشت هەیە یا لەگەڵ ئەوە بەهشت هەیە ئەوانەی کە خی گەورە سوێندی ینی باسی کردو بۆ ئێمە ئێستا سوێن دەخوا کە هەمووی ڕاستە سوێند بەو ئاسمانەی کە خاوەنی چییە؟ سەما موەنەتی مەجازییە بۆیە ذاتی بۆ بەکارهێناوە سوێند بەو ئاسمانەی کە خاوەنی چییە؟ خاوەنی حبووکە حبووک دوو مانای هەیە براکانم مانایەکیان یعنی زۆر محکەم و زۆر یعنی پتە و بەیەکەوە بەند کە تەماشای ئاسمان دەکەین چەند بە جوانی و بە ڕێک و پێچی و بە محکەمی دروستکراوە یعنی چۆن دەڵێ حەبەکە ثەوبە یحبکه حەبکەن حەبەکە ثەوب یعنی چی یعنی نەسەجەه یعنی جلەکەی چی کرد ڕستن و چنینی کرد و جوان شتێکی جوانی کردووە خۆی گەورەژەوە ئاسمانەی خاوەنی چی خاوەنی دروستکردنێکی وە شکل و مەندەرێکی چۆنە ڕێک و پێک و جوانە ئەوە مانای یەکەم کە لە جەمال و بەها و حسنەوە هاتووە ئا سوێند بەو ئاسمانەی کە زۆر جوان و ڕێک و پێک و تەواوە کە هیچ چی تێدانە فطور و شقوق و خەلەلی تێدانە مانای دووەمی حبوک یعنی طرائق یعنی چی طرائق طرائق چیە یعنی کۆمەڵێک ڕێگا ئەو ڕێگایانەی کەچی تێدایە ئەلەتی تەسیر و فی هەلکەواکب ئاسمان کۆمەڵێ مەدارە کۆمەڵێ چییە ینی سکەیە کۆمەڵێ ڕێڕەوە کە چی پێدا دەڕوا براکانم کە ئەستێرەکان لە ناویدا دەسوڕێنەوە لە سەری دەڕۆن والشمس تجري لمستقر لها يا كل في فلك يسبحون همو لە فەلەکدا چی دەسوڕێتەوە ینی سیباحە دەکا و مەلە دەکا و دەڕوات کەواتە ئەسمان هەمووی تەڕائقە ڕێگە ڕێگەیە حتا تیارش تەماشاکەن ئێستا ئایا تەیارەش ڕێگای خۆی هەیە یا بە کەیفی خۆی چۆن هەڵسێ و چۆن بڕوا یعنی هی ڕکاب تەماشا دەکەین طریقی خۆی هەیە لەو طریقەوە دەڕوات و لەوێ دێتەوە بۆچی حەوادیتی یعنی فڕۆکەکان ڕوو دەدا چکە لە ڕێگا جار وا هەیە لێک دەدەن یەک دقیقا کە فەرق هەبێ لە تەوقیتەکان کە دایدێنن ئەو هەڵسێ و ئەو بنیشێتەوە لە ئاسمان تەماشا دەکەی لێک دەدەن لەوانەیە کەس ئەوە مو ئاسمانە فراوانە ئێ بۆ تۆ لەو لا ناڕۆژ نا خۆی ڕێگایە لەو ڕێگایەوە دێ ئەویش لەو ڕێگایەوە دێ بەڵام تەوقیتەکە وایە و سعات چەند ساڵ دەبێ و کاتەکەی پێشتر بێت دواتر بێ بۆی کە ئەو ڕۆی لەو کاتەدا ئەو نێت یەک تۆز خەلەر ڕوودا تەماشا دەکەی دوو تیارە لەو هەموو ئاسمانە فراوان لێکی داوە بۆ چکە حبووکە هەمووی ڕێگایە ئەوانەی کە لەو مەجالە ئیش دەکەن لی دەزانن والسماء ذات الحبك لێرە فەرموویتی ذاتی الطرائق المحکەمەتی ئینەکم لەفی قەول مختلف سوێن بە ئاسمانی خاوەن ڕێگا ڕێگای زۆر ڕێچکەی زۆر ڕێڕەوی زۆر و سوێن بە ئاسمانی خاوەن جوانی و تەواوێتی ئێوە یا هەموو خەڵک تێگڕا یا مشریکەکان بەتەنها ئەگەر خەم هەموو خەڵک بێ ئێوە ئەی خەڵکینە سەبارەت بەم باس و بەم بابەتە قسەتان خاوەنی قسەی جیاوازن لە یەکتر ئینەکم لەفی قەولی مختلف هەندێکتان باوەڕتان بە ڕۆژی دوای هەندێکتان باوەڕتان پێنی هەندێکتان باوەڕتان بە ڕۆژی دوایی هەیە بەم شێوازە هەندێکتان بە نقصانتر هەندێکتان باوەڕتان بەم قورآانە هەیە هەندێکتان باوەڕتان پێی نیە هەندێکتان باوەڕتان بە پێغمبەر هەندێکتان باوەڕتان پێی نیە عەلەیهی ساسم ئەوە بە عام یعنی هەتانە مسلمانە و هەتانە کافرە کەواتە قەولەکان مختلفە بەڵێ ئەی ئەگەر مەبەست پێی خودی کافرەکان بێ ئینەکم لەفی قەولی مختلف کە ئەمەشیان ئەقربتر و نزیکترە ینی خودی کافرەکان کە باوەڕ بەم حەقیقەتە نایەنن قسەکەیان لێک جیاوازەیە جیاواز نییە یەکیان بە پێغەمبەری دەفەرموو عەلەیهی سڵاو وسەلام ساحیرە، یەکێ دەفەرمێ چییە شاعیرە، یەکێکیان دەڵێ کاهینە، یەکێکیان دەڵێ لە کاهینێک وەری گرتووە، یەکێکیان دەڵێ کەذابە والعیاذ باللە حاشاه عەلەیهی سڵات وسەلام قەولەکەیان مختلفە دائما ڕای لێک جیا سەبارەت بە ڕاستیەک دەلیلە لەسەر درۆی ڕاکان ناڕاستی ئەو ڕاجیاوازانە وانە چۆن با بزانین یعنی بۆ نمونە کۆمەڵێک کەس ئەمە خۆی پەرداغێکە ئەگەر کەسێ بڵێەوە دۆلکەیە یەکیشتر بڵێ نەوەڵا مەسینەیەەکە ئەویت بڵێن نامەنجەڵێکە ئەمە چی ئەمە دیارە ئێوە هەر ئەو کەسانی ئەم قسانە دەکەن حقیقەتەکەش لە پێش چاوان دیارە پەرداغێکە ڕا جیاوازیەکەتان دەلیلە لەسەر ئەوەی کە ئێوە بەس لە عینادی و لە زوڵم و نائینسافیتانەوەیە هەر یەکەی قسەیەکی بۆ دەکا دەنا ئەگەر هەمووتان یەکترتان گرتبا فعلەن هەمووی بڵێ نە ئەو شتەیە ئەو کاتە جێگای تێڕامانە ئەخ باشە یەکیان درۆی کرد دویان هەڵی کرد سێیان بۆ نمونە نەی پێکا هەمووی بەبێ ئەوەی یەکتریش بگرن و ئیتفاقیش بکەن هەر هەمووی یەک قسەی هەیە ئێستا من پرسیار لە ئێوە بکەم ئەمە چییە هەمووتان دەڵێن پەرداغێکە زۆر باش ئەوەش کە لە تەلەڤزیۆن بیبینێت لە شەرق و لە غەرب لە کورد و لە عەرب لە فارس و لە تورکمان لە مسلمان و لە کافر بیبینی هەر دەڵێت چیە پەرداغە بەڵام بە عەربی شتێکی پێ دەڵێن بە کوردی شتێکی پێ دەڵێن دەنا هەمووی متفقن ئەو ئیتیفاقە دەلیلە لەسەر ڕاستی بەڵام ئیختلاف دەلیلە لەسەر چی دل لەسەر ناڕاستی من لەسەر دینێکی ڕۆشن و ئاشکرا و ڕوون جێم هێشتون شەوەکەشی وەکو ڕۆژەکەی ڕووناکە کەس گومڕا نابێ لێی ئللا کەسێک کە بۆ خۆی هالیک بێت سەر لێ شێواو بێت نیەت پیس بێت دەنا شتەکە ڕوونە کەواتە کەسێک کە یزیغ عنها لەو حەقە لابدا کە پێغەمبەری خوا جێ هێشتووە خەلەلەکە لە حەقەکەدا نییە بڵی نادیارە کاکە وڵا زۆر ڕوون نەبوو بۆیە خەڵک سەری لێ نا ئەوەندە ڕوونە لەیل و هەکە نەهاریها بەڵام کەسێک کە بۆ خۆی هالیک بێ بۆ خۆی بەدوا حەق نەکەوێ حەقی نەوێت ڕزابوونی خی گەورەی نەوێت دنیای بوێت تێگەیشتمرا ئەو کەسە چی ئەو کەسە سەری لێ دەشەوێت ئەو کەسە بە هیلاک دەچێت بۆ ئستا پرسیارێک بۆ بە هیلاک چوی دەتوانێت بڵشتەکە ڕوون نییە یا بۆ خۆی هالیکە بۆ خۆی هالیکە نەک خەلەل لە چی دابێ خەلەل لە دینەکەدا نییە براکەم دەنا دینی ئیسلام وەکو ڕۆژی ڕووناگوایە ئەوەی کە خوا حەڵاڵی کردو ئەوەی کە خوا حەڵامی کردووە ئەوەی کە تەوحید و تەنها خواپەرستیە دیارە و ئەوەی کە شیرک و شخص پەرستی و گۆڕپەرستیشە دیارە و سنەتی پێغمبەر دیارە چی کردووە و علی ساسم ئەوش کە بدع و خرافەتە دیارە چیە و کە ئەمری پێغەمبەر و سەحابەی لەسەر نەبێ و عەلەیهی سڵات وسەلام و ڕەزی اللە عەنهوم ئێ کەسێک لەگەڵ ئەوەشدا گومڕا بێت شەخص پەرستی و بیدعە و خرافەت هەڵبژێرێ خەلەل لە چیدایە کاکە خەلەل لە خۆیدا خۆی هالکە یؤفک عنه من ئوفک ئەمە مانایەک مانای دووەمی چێ بە سەبەبی ئەو قەولە مختلفانەی ئێوە گومڕا دەبێ یانی ڕۆچون لە جەهل و نەفامیدا ئەوانە بە هیلاک بچن ئەو درۆزنانە جەهل ئەو جا درۆ چکە دائیمەن لێک بەستراون ئینسان کە علمی نەبوو بە شتێک و بێ وەصفیشی بکە و حکمی لەسەر بدا حکومەکەی درۆ دەردەچێت درۆ دەرناچێت درۆ دەردەچێت ئێ تۆ کە کەسێک ناناسی حەقیقەتت بە علمت بە حەقیقەتی شتێک نەبێ لە خۆتەوە بێ حکمی لەسەر بدەی ئەو قسەی تۆ جەزاکە چیە پێت بڵند تۆ درۆت کرد وانە درۆت کرد کابراایەکی نەفامی جاهل کە ئاگای لە حەقیقەتی عقیدەی سەلەفی نەبێت منهجی سەلەفی صالح نەزانێت کە چ ڕەحمەت و بەرەکەتێکە کە چەند دوورە لە تەکفیر و تیرۆرستی و کاولکاری بێ ئەو وەصفی سەلەفیەتکە کە ئاگای لێ نیە نازانێت سەلەفیەتە باشە دەبێت چی بڵێ ئەو قسەی کە دەیکات ناچار دەبێت پێ بڵێ چی کەذبتەوە رب الكعبە درۆت کرد کەواتە جەهل ثمارەکەی چییە بەرهەمەکەی بەرەمەکەی درۆیە قوتی لە خەڕاستون بە هیلاک چن ئەو درۆزنانە کام درۆزنانە ئەوانەی کە لە جێژا و زۆنگاوی نەفامیدا ڕۆچوونە عەزاب دەدرێن و لەناو ئاگر دەسووتێنرێن ذوقوا فتنتكم ئەو ڕۆژەی کە پێیان دەڵێن دەی بچێژن عەذابەکەتان سزاکەتان ئەوەی کە لە دنیادا الذي كنتم به تستعجلون ئەو سزایی کە لە دنیا بە پەلە بوون لێی پەلەتان لێی دەکرد و واتان دەزانی کە دوورە و نایەت ان المتقین ئەوجە دوای ئەوە کە باسی ئەفاکین و خەڕاسینی کرد بۆمان باسی تەقواداران دەکا با بزانین صفاتی تەقوادار چۆنە ان المتقین فی جنات وعیون بەڕاستی ئەوانەی کە تەخوای خوا دەکەن خۆیان دەپارێزن لە تووڕەبوونی خوا بە خۆ پاراستن لەو شتانەی کە خوا پێی ناخۆش و بە ئەنجامدانی ئەو شتانەی کە خوا پێی خۆشە و بەو شێوازەی کە خوا پێی خۆشە ئەو کەسانە فی جنات و عیون ئەوانە ڕۆژی قیامەت لە چیدا دەبن؟ لە باغ و باغاتێک لە کانیا و سەرچاوەی ئاوی خۆش و سازگاردا دەبن کە وەسف ناکرێت و ناتوانی ئەمڕۆ لە دنیادا وەسفی خۆشیەکەی بکەیت فی جنات و عیون ئاخیدینە ما ئاتاهم ڕبوهم چی وەردەگرن لەوێ لەنا ئەو باغات و کانیاوە خۆشەدا لە بەهشدا وأحسنوا في معاملة الكافر ئەوانە لە دنیادا محسن بوون چاکەکار بوون ئایا چاکەکارێتیەکە تەقیدی کریا بە مطلقی بەجێ هێشت چۆنە مطلق بۆی چ بگرێتەوە لە هەموو ڕوانگەیەکەوە محسن بوون لە عیبادەتی خوادا چۆن عیبادەتی خۆیان دەکرد لەگەڵ خەڵک چۆن بوون؟ چاکەکار بوون، یارمەتیدەری خەڵک بوون، زەرەریان لە خەڵک نەدا و ئەزیەتی خەڵکیان نەدەدا. بەڵێ ئینهم کانوا قبل ذلك محسنین کەلیمەیەکی زۆر جوانە براکانم نەیفەرمو ئینهم کانوا قبل ذلك مصلین ئەو صائمین ئەو قانتین نە محسنین بۆی دینی ئیسلام تێبگەی شمولە براکەم بەوە تۆ ئەو جەنات و عیونەت دەست ناکەوێ بەس وەڵا تۆ شەو نوێژت هەیە یا بەس ڕۆژی سنەتت هەیە بینی خۆت و خوا نە ئەوە کافی نییە بەڵکو دەبێت چی دەبێت لەگەڵ عبدەکانی خوش باش بیت کان و قبل لە ذلكکە محسینی ئەو جا بۆمان دێتە سەر نوێش زیکری خوای پەروەردگاریان دەکرد کانوا قلیلا من اللیل ما یهجعون کەواتە دەبێ هجوعیش هەبێ یا نەبێ خەو هەبێ یا نەبێ ئەم ئاەتە بەڵگەیە لەسەرەوەی نابێت تۆ شەو تا بەیانی شەو نوێش بکەیت بشخەویت بەڵام تا زۆرترینی بەشی شەو شەو نوێش پێی ئەوە خێرترە وەبیل ئەسحاری هم یستەغفرون بەشێکی زۆری شەو تۆ بوەستیت و نوێژ کەیت و سوجدە بۆ خوا بەریت و قورئان بخوێنیت و دوعا بکەی لە دوای ئەو هەموو عیبادەتە مەزنەش ئەوجا لە کاتی پارشێوانیشدا داوای لێ خۆشبوونیان لە خوای گەورە دەکرد کەواتە تووشی غرور نەدەبوون بەڵکو لە دوای عیبادەت ئەوجا داوای لێ خۆشبوون لە خوا دەکەن خوای جان لێمان خۆش بیت بۆیە متقین چێنە جەمع و بین العبادة والاستغفار ئەوجا لە ماڵەکەشیاندا چی هەبوو بەشێکیان داری کرد بوو مافێک بۆ ئەو کەسێک کە دێ سوال دەکا پرسیار دەکا محتاجە ئەو کەسەش کە مەحرومە هیچی نییە لێ قەوما و داماوە فەقیر و هەژارە لە ماڵەکانیاندا بەشی ئەوانیان دانابوو کەواتە بە شەو شەو نوێژ و دوعا و ئیستیغفار بە ڕۆژیش هاوکاری کردن و یارمەتیدانی کێ کەسانی سائل و مەحروم کەسانی محتاج و فەقیر و هەژار کەواتە ئا ئەو دوو سەبەبەیە براکەم وای کردووە کەچی کە ئەوانە فی جەنات وعیون بن لە باغات و کانیاوی خۆشی بەهەشدا بن وفی الارض آیات للموقنین خوای گەورە دەفەرمێ لە زەویدا چی هەیە بۆ ئەو کەسانی کە یەقینیان هەیە کە غافڵ و بێ ئاگانینە ئايات نیشانە و دەلیل و بەڵگەی زۆر لەسەر وەحدانیەتی خوا لەسەر عەظەمەتی خوا لەسەر ئەوەی کە ئەوەی کە خوای گەورە دەفەرمێ ڕاستە سەیری زەوی کەی براکەم زەوی جا هەر لە هەر لایەکەوە سیرکەی سەیری کێوەکان بکەی، سەیری دۆڵەکان بکەی، سەیری سەوزایی بکەی، سەیری وشکانی بکەی، سەیری بەحر کەی، سەیری هەرچی بکەیت هەمووی ئایەتێکە عەظەم لەسەر عەظەمەتی خوا. سەیری محیطات و ئەو هەموو دەریا فراوانانە بکە. بەڵگەیە لەسەر عەظەمەتی کێ برام؟ عەظەمەتی خوای پەروەردگار. یانی بەس ئینسان تۆزی بیر بکاتەوە باشە یعنی چی ئەم پارچە گۆشتە یعنی ئاوا کە دەجوڵێت زمان لە ناو دەمدا دەجوڵێت بە ددان دەکەوێ ناوەڕاستی بەرز دەبێتەوە هەندێک جار لە ئەقسای حەلقەوە تەسک دەبێتەوە هەندێک جار سەری زمان دێنتە ئەو لە دەبێت ئەو لە هەموو چی دروست دەبێت قسە دروست دەبێت ئەی دە باشە بە ئەو پارچە گۆشتە بێنن لە شتێکی تری خەنوبی جوڵێنن دروست دەبێت ئەم قسەیە دەکە نایکە ئێ باش ئەو نوتقە چۆن دێ بەو هەموو شێوازە یەک پارچە گۆشتە چۆن خواردنی پێدەخۆیت و قسەی پێدەکەیت و یعنی هەرچی جیهازێکی لاشەی مرۆڤ تەماشای دەکەی عالمێکی سەیرە چاو چاو چییە بۆ هەندێک کەس وڵە چاوی کوێر بوو هیچ نابینێ توێستان یەکتر دەبینین ئەو بینینا یەکسەر تەرجمە دەکرێت چێتە ناو دڵەوە وەفی ئەمفوسیکم ئەفەلا تبسرون لە ئاسماندا چی هەیە رزقكم رزقی ئێوە لە ئاسمانە برا خی گەورە بڕیاری لێدا لەوێەوە وما توعدون یعنی ئەوەش کە وعدتان پێدراوە یا هەڕەشەتان لێکراوە هەمووی لە ئاسمانەوە بڕیار لە خواوە بۆتان دێ کەواتە ئینسان برا هەموو ئەو شتانەی کە ئێوەی کافر ئینکاری لێ دەکەن لە عەذابی ناوگۆڕ لە نعمەتی ناوگۆڕ لە زیندوو بوونەوە لە حیساب و کتاب و میزان و تەرازوو لە بەهشت و جەهنم لە پردی سیڕات هەموو ئەوانە حەقە مثلما ئەنەکم تەڵتەکە یعنی بەو شێوازەی چۆن ئێستایەوە قسە دەکەن گومانتان لە نوتقی خۆتان نییە ئاواش ئەو شتانەی کە خوا بۆی باس کردوون هەمووی حەقە دەیبینن هەمووی حەقە بەو شێوازە بۆچی تەشبیهی کرد چکە ئەو شتەی نوتقی خۆمان لە پێش چاوی خۆمانەیان نا یعنی لە ژێر هەستی خۆمانە هەست پێ دەکەین برامەکە قسە دەکەین ئەویش ئاوا حەقە مثلما أنكم تنطقون دوای ئەوە براکانم باسی ئەهلی کفر ڕۆیشت باسی ئەهلی تەقوا ڕۆیشت بۆی باس کردین دەلائل و نیشانەکانی لە ئەرد و لە نەفسی خۆماندا بۆ باس کردین ئەو جارە پەروەردگارمان قسەیەکمان بۆ باز دەکات قسەی میوانەکانی ئیبراهیم عليه الصلاة والسلام کە کۆمەڵێ ئادابی زۆر جوانی تێدایە ئێمە لێی فێربین هەل ئەتاکە حەدیث و ضیفی ئیبراهیم المکرمین ئایا ئەم خەبەرە ئەم هەواڵت پێگەیشتووە ئەی محەممەد عليه سڵات وسلام حەدیث و ضیفی ئیبراهیم المکرمین بەسەرهاتی میوانە بەڕێزەکانی ئیبراهیم بەڕێز بوون چکە چێ بوون براکانم فریشتە بوون بەڵام ئەو نەیزانی فریشتن ئید دەخەل و عليهەیهی فەقال و سەلامە لە پڕێکدا ئید یعنی فەجئەتەن چوونە ژوورەوە بۆ لای چوونە ماڵەوە بۆ لای بە کتوپڕی یەکسەر وتیان سەلامن سەلامیان لی کرد قالە سەلامون ئەشتی سەلام لە ئێوەش بێت قوم منکرون بەڵام ئێوە گەلێکن خەڵکانێکن من ناتان ناس نەناسراون ئەمە ئەدەبێکە براگیان کاتێک کە میوانێکت دێو نایناسی سنە دوایە تۆ پێ بڵێ بەڕێزت چیت لە کوێوە هاتوویت حەزەکەم بدناسم کابرا خۆی چاوەڕێ تۆ لی پرسیت ئێ تۆ هەر بڵێ بەخێر بکاکە دانیشی و بە دیارتەوە دانیشتۆ تۆ دای قسە ناکە و قسە ناکە نا کاکە بەخێر بێ یاخوا لە کوێوە هاتووی جەنابت خەڵکی کوێیت ناوی بەڕێزت چییە ئیش و کارت چییە مەتەن نەک تەفاسیلیش بۆ ئەوەندەی کە تۆ لەگەڵ کابرا بکرێتەوە کابرا دڵی پێخۆش بێت کە تۆ ڕێزی لێ دەگری کە تۆ گرنجێکی بۆ دادەنی و دەتەوێ عنی وەکو حسابێکی بۆ بکەیت قال سلام قوم منكرون بەڵام ئێوە گەوم گەلێکن خەڵکانێکن ناتان ناسم نەناسراون بەلای منەوە دوای ئەوە فراغ الى اهله دیارە ئەوان پێیان نەوت بۆ چونکە جارێک کەشف نەبوون کە فریشتن فراغ الى اهله یەکسەر بەپەلە ڕۆیشت بۆ لای خێزانی سارای خێزانی بە سەریعی یعنی ئەمەش بەڵگەیە لەسەرەوەی کە ڕێزلێنان لە میوان دوانەخرێت نەک میوانەکە تا تۆ بۆ نمونە نیۆڕۆ هاتووە تۆ دانیشی تا سەعات یەک بەشکو بڕە یەکونی بەشکو ڕە ئەوجا بێ ئومێد بووی بچیتە ماڵەوە دەی چیمان هەیەێمە پیاوە ناڕات نە یەکسەر فەراغە ئیلاهلی بە خێراتنی کردن ئەحواڵی پرسین ئەوجا فەراغە ئیلا ئەهلیهی چۆ لای خێزانی خۆی فەجا ئەبی عیجلین سەمین گوێرەکەیەکی قەڵەو دوو سێ کەس میوانتن لەو بەر دانیشتون تۆش لەو بەر دانیشتووی مەچوو سفرەکە لە ناوەڕاست داخیت ئەوان بڵێ فەرمونون وەرنە پێشەوە نە سفرەکە بەرە لە بەردەمی ئەوان دایخە خۆت بڕۆ پێشەوە ینی تا ئێستاش لە ناو عرب بووم ئەوە عادەتیانە والله کێ میوان بێ سفرە دەبرێ لەبەر دەمی ئەو ڕادەخرێت خەڵکەکەی تر کە میوان نییە دەچن لە سفرەکە نزیک دەبنێنی تێبگە میوان ئەوە لەسەر شەڕەفی تۆیە ئەو ڕێزە بۆ تۆیە ئەو میوانە یعنی خواردنەکە بۆ تۆ حاضر کراوە ئێمەش ئەهلی ماڵین دین لەگەڵ تۆ دەیخۆین ئەمە کە لە ناوەڕاستت دانا یا لە ژوورێکی تر دانا کاکە فەرمونون وەرنەژوو وەرناودیەوە ناڵین وڵە هەندێ ماڵ هەیە لەوانەیە تەرتیبات یان و وەزعەکەیان جیاوازە ناگونجێت ماڵێکە پڕیەتی لە قەنەف و مێزی گەورە و تەرتیبات و شوێنی خواردن نەماوە سفرەی لێدانەی ناچار ژوورێکیان داناوە بۆ خواردن بە هەر حاڵ ئەمما ئەسڵ و ئەدەب و کەڕەمی تەواو ئەوەیە میوان لە کوێ دانیشت ڕێک بچی خواردنەکە سفرەکە لە بەردەمی ئەو ڕاخیت و خواردنەکەی لە بێردەمی دانی خۆت ئەو جابچیتە پێشەوە لەو فقربه إليهم خواردنەکەی لەوان نزی کردەوە قالە ئەلا تەکولون ئەوە ناخۆن چونکە کە نزیکی کردەوە دەبێ بخۆن کەچی نیان خوار فەرمی ئەلا تاکلون ئەوە ناخۆن من ئەوە بۆم هێناون لە پێشم داناون فأوجس منهم خيفة کە سەیری کرد ناخۆن هەر دەستیشی بۆ نابنێ فریشتەیە خۆنان ناخۆ مەلایکەت یەکسەر ترسێک هاتە ناودڵیەوە ترسێک هاتە ناودڵیەوە و هەستی بە ترسناکیەک کرد کێ دەڵێ ئەمانە نیەتی شتێکی تریان نییە مەبەستێکیان نییە بەڵێ خی گەۆسپی کردن قوم منکەڕون مکرمون ضیف ئیبراهیم المکرمین میوانەکان بەڕێزن لای خی پرگا زۆر بەڕێزن بەڵام جاری ئیبراهیم نایان ناسێت نازانێت چێن بۆیە ترس کەوتە دڵیەوە چکە کە کەسێک میوانێک هاتە ماڵت و ئاود بۆ برد نەی خواردەوە چات بۆ دانا نەی خواردەوە خواردن بۆ برد نەی خوارد ئەمە دیارە شتێک هەیە دیارە لێت تووڕەیە دیارە دوژمنە چکە چۆن دەبینی دوژمن نانی دوژمن ناخوات دەڵ چکە کە نمەکم کردیت ئەو کاتە نابێ من چ بکەم نابێ من دوژمنایەتیش بکەم نمەکت ناکەم خواردن ناخۆم بەڵام ئەوانە لەبەر دوژمنایەتیان نەبوو بۆ ئیبراهیم لەبەر چیان بوو لەبەرەوەی کە فریشتەن و نان ناخۆن ئاو ناخۆنەوە قالوا لا تخف هەستیان کرد ئیبراهیم سڵی کردەوە و ترسا وتیان مەترسە ئەی ئیبراهیم لەگەڵ ئەوە کە مەترسە وەبەشەڕوه بغلام علیم مژدەشیان دایە کە تۆ کوڕێکت دەبێ علیمیش دەبێت بغلام علیم سەرۆزنی فەعیلە یعنی وافر من العلم پڕ دەبێ لە علم زۆر زانا کوڕێکی زۆر زانا خوای گەورە پێت دەبەخشێ ئێ خۆ وەکو خانووی ئێرە نەبوو بڵێن وەڵا ژووری مەتبەخەکە زۆر دوور بێ لە ژووری میوان هەر لە یەک نزیک بوونە و پەردەیەک هەبووە خێزانی ئیبراهیم کە گوێی لەو مژدە خۆشە بوو لە سەری سوڕما و لە عەجەبان فأقبلت امرأته في صرة خێزانی بە دەنگێکەوە هاوارێکەوە هات فی صرە یان چۆن کوردەواری خۆ دەڵ ئەی ڕۆ فسکت وجه لە خۆیدا من منداڵم ببێ فسکت وجهها وقالت عجوز عقیم یعنی من پیرێژنێکی چیم نەزۆک منداڵم نابێ چۆن ئێستا ئێوە مژدەی ئەوە ئەومان دەدەنێ قالوا كذلك قال ربك وتیان پەروەردگاری تۆ ئاوای فەرمووە تەواو مادام پەروەردگار فەرمووی عجب و سەرسوڕمان دەمێنێت نامێنێت پەروەردگار ویستی مەریەم منداڵی بێ بەبێ شوکردن بەبێ لێ نزیکبوونەوەی پیاو بووی پەروەردگار ویستی ئادەم ببێ بەبێ دایک و باوک بوو کەواتە ئێستاش پەروەردگار بیەوێ لەو تەمەەی تۆ و ئیبراهیمدا کە هەردووکتان پیرن ئەو جا تۆ عقیمیشیت کە مناڵت نابێ پەروەردگار بیەوێ مناڵت ببێ ئەوە هیچ سیر نییە قال و کەدالیکی قالە ڕبووکی پەروەردگاری تۆ ئاوای فەرمووە تەواو یعنی إنه هو الحكيم العليم پەروەردگاریش کار لە جێ و دانایە هەر بڕیارێک کە بیدە هەر فەرمانێک کە دەری بکە لە جێی خۆیەتی علیمە زۆر زانا و بە ئاگایە